تاکی سیانزە ئارێڵ دەستێکی بەهێزی خستە ژێر سیسیلیا و لەسەر جێگەکەی بەرزی کردەوە سیسیلیا هەستی دەکرد ئەم جاریان زۆر جیاوازتر بێ لەو جارانەی کە باوکی بە باوەش هەڵی دەگرت ئەو هەموو جارێک هەناسکە بڕکەی تێدەکەوت هەر دەدوت باو بۆرانە بەڵام لە سەرقۆڵی فریشتەکە سیسیلیا هەستی دەکرد کێشی هەرهێندەی کێشی پەڕێک سووکە هەرچەندە ئارێڵ لە قۆی زۆر بچکۆلە تریش بوو بە هێواشی هات نەڕاڕەوەکە و بە پلیکانەکاندا هات نەخوارەوە بۆ ژووری دانیشتەکەی خوارەوە لەوێدا چیتر باپیرەی لە داڵانەکەدا نەوەستا بوو سیگار بکێشێ بەڵام ئەگەر لەوێدا بواە بڵێ ئەو کاتە بیتوانیای ئارێڵ ببینێ یان ئەو کاتە پێیوا دەبوو سیسیلیا بە ئاسمانەوە دەخولێتەوە جووری دانیشتنەکە نیمچە تاریکێکی تەواو بوو تەنها گڵۆپی سەر کورسیە سەوزەکە داگیرسا بوو سیسیلیاوتی هەموو جارێ ئەوان لەسەر قەنەفەکە دامدەنێ ئارەل بە هێواشی لەسەر قەنەفە سوورەکە داینا و سیسیلیا سەیرێکی سەرەوەی کردووتی گڵۆپەکانی سەر دارسنەوبەرەکەیان کوژاندوتەوە چەندە دڵڕەقن چرکەی دوای ئەوە ئارێڵ پلاکەکەی کرد بە کارەباکەدا ئەجا چووە بەردەم دارەکە و دەستی بۆ بادە گڵۆپەکانی سەردار سنەوبەرەکە هەموو ژوورەکەی پڕکرد لە جەوی جەژنی لەدایکبوونی مەسیح سیسیلیاوتی هەر زۆر خێرا بووی هەر لە ڕۆحیانەتی ناو فانۆسەکە دەچی کە هەموو دابایەک دەهێنێتە دی دەبینی دارەکە چەندە جوانە ئارێڵ بەڕێزەوە سەری لەقاند هەر لە گڵۆپەکانی ئاسمان دەچن بەڕاستی وایە بۆیە دەپرسم چونکە من زۆر جاربیرم لۆ کردوتەوە ئەرێ لەوێش لۆکە دەکەن بە گڵۆپەکانەوە ئارێڵ کەوتە بیرکردنەوە وتی گڵۆپەکانی ئاسمان بریتین لە هەموو هەستارە و ئەستێرەکان کۆمەڵێگاز چواردەوری هەندێ لە ئەستێرەکانی گرتووە تۆ پێت وانە هەر لەبەر ئەوەش بێ کە ئێوە لەو کە دەکەن بە گڵۆپەکانی سەردار سنەوبەری جەژنی لەدایک بوونەوە من قەت لەوە پێش بیرم لەوە نەکردوتەوە بەڵام هەموو جەژنێ باسی ئەوە دەکەین کە لەو کە بکەین بەدارەکەەوە یان نا دایکم حەزی لێ نییە نەنکیشم هەروەها بەڵام ئەم ساڵ نەیان وێرا بەرەنگاری قسەکەی من ببنەوە هەری جنەبێ ئەستێرەیەکتان کردو بە سەری دارەکەوە سیسیلیا تەماشای سەرەوەی کرد ئەو ئەستێرەی کە لەو پێشدامان دەنا لە پڕێکدا دیار نەما و لێمانمون بوو بەڕاست ئەم دانەیەیان کەمێک خواردانەوە چرکەی دوای ئەوە ئارێڵ لە ئاسمانی ژوورەکەدا بە دەوری ترۆپکی دارسنەوبەرەکەدا دەخلایەوە سیسیلیاش چاوی داپچڕی بوو هەندێ وەرەقی شێوە فریشتەیان بە دارەکەەوە هەڵواسی بوو ڕەنگی هەندێکیان سپی بوون و هەندێکی تریشیان ئاڵتونی بەڵام لەوێدا فریشتەیەکی ڕاستەقینە بە دەوری دارەکەدا دەخلایەوە ئەی ئێستاڕێک وەستاوە وابزانم بەڵام هەروازوو مێرە خوارەوە زۆر جوانە ئاوها دەتبینم بە ئاسماندا دەخلیتەوە ئارێڵ بەرز بۆ بۆ ژێر سەقفەکە و مەترێک لە سەر و مێزی نان خواردنەکەەوە پاڵکەوت و لە بۆشایی ژوورەکەدا لارە لاری دەکرد سیسیلیاوتی خۆزگە بم توانی بە بفڕم وابزانم ئەو کاتە لە هەموو شتێک هەڵدەهاتم ئارێڵ دەستی بۆ خوارەوە ڕاکێشا و ئاماژەی بۆ قاپێکی گەورە کرد کە کێک و چکلێتی تێدا بوو قاپی کێکەکەیان لا نەبردووە نا فەرم و دەست ڕاکێشە ئارێڵ ڕێک بە دوای قاپەکەدا خولایەوە وتی خۆش دەبوو ئەگەر بۆم هەبواە بێگومان بۆت هەیە هەرمە پرسە چەندێکێکیان دروست کردووە ئارێڵ هەناسەیەکی قوڵی هەڵکێشە من وتم فریشتەکان ناتوانن هیچ بخۆن ئێمە ناتوانین نان بخۆین ئۆ ئەوم لە یاد نەبوو کاتەکان دێن و دەڕۆن نەوەش دەبێت بە دوای نەوەدا بێ بەو شێوەیەش بەردەوام مێزی نوێ دەڕازێنرێنەوە و خواردن و خواردنەوەی جۆراوجۆری لەسەر دادەنێن بەڵام فریشتەکانی ئاسمان قەت نازانن تامی ئەو خواردانەی سەر زەوی چۆنە دەتوانی پارچەیە کێکم بدەیتێ ئارێڵ هاتە خوارەوە و پارچەیە کێکی هەڵگرت بە ئاسمانی ژوورەکەدا فڕی و دایە دەستی سیسیلیا ئەویش بەگازی بچوو بچوو کەوتە خواردنی ئارێڵ بەڕاکشاوی لە ئاسماندا بەسەر قەنەفەکەی سیسیلیا دامایەوە ئەو جاوتی بەلام شتێکی هەزەلیە کە دەتان بینم نان دەخۆن بۆ ئێوە شتێک دەخەنە دەمتانەوە و ماوەیەک دەیچوون و مڵچە مڵچی بۆ دەکەن دواتریش تامی شتێک دەدات و ئەجا دەبێتە گۆشت و خوێن وایە بەو شێوەیەیە چەند جۆر تامی جیاوازتان هەیە؟ نازانم پێم وانە کە تەلۆکێکی پڕاوپڕی هەموو تامەکانمان هەبێ باشە خۆشترینتان بەلای تۆ چییە؟ سیسیلیا بە باشی بیری کردەوە و ئینجا لە وەڵام داوتی وابزانم شلیک ئاسکرێمێک کە شلیکی تێدا بێ ئارێڵ چاوی زەق کردەوە وتی زۆر بەلامۆ سەیرە کە تۆپەڵێک شتی ساردی بە تامی نەعنا دەخەنە ناو دەمتانەوە بێگومان ئەو کاتە هەڵدەلرزن و ناوسکتان خوتوکەی دێ وایە تۆ زۆر بە شێوەیەکی نهێنی دەرت بڕی بەڵام ئەوەیان ڕاستە کە هەندێ جار خوتوکەی ناوسک دەدا زۆر خۆشە ئارێڵ بەردەوام هەر بەسەر قەنەفەکەوە بوو تاوناتاوێک